بەشی دەیەم. هەرچۆنێ بێ ئەو وێنەی کە دەربارەی ئەو لە دڵی مندا نەخش بوو وێنەی کابراایەکی ڕق و تونند و تیژی لە خۆبایی بوو کە بێ زەوق و جگە لە خۆشی هیچ شتێکی تری لەم دنیادا بەلاو گرنگ نەبوو ئاخ بریاوا بوو ئاسەواری ئەو دیدارە بۆ هەتا هەتای لە ژیانی من نامایەوە ئەزانم ئێوە لە میانی چاوەکانی ئەم تابلۆیەوە کە نیگاتانەکە حکم بەسەر منایەن ئێوە وێنەیەکی ناڕەواتان لە خەیاڵی خۆتاندا سەبارەت بە من کێشاوە حەقی خۆشتانە دەزان بەدبختەکەی من لە چیایە بەدبختەکەی من لەوەیە کە جاری وا هەیە خۆشم خۆم بە ئافرەتێکی بەدخوەزانم خۆم بە گوناهبارە زانم کە گوناهی مەرگی مامۆستا خەماستوی خۆم لە کاتێکا تاقە هۆی ئەوەی کە من ئێستا ئەوەندە بەدبختم ئافرەتێکی بێیار و یاوەر ئافرەتێکی بێکەس وەیلان و ئافرەتێکی بێ مێرد و بێ برا و بێ هیچ کەس لە هەمووشی خراپتر ئافرەتێکی بێ هاودەم و هاوڕێ ئۆ نازانم من نامەوێ ئەو وێنەی کە ئێوە لە خیاڵی خۆتاندا بۆ مامۆستاتان کێشاوە لەکەدار بێ نا ئێستاش بەلای منەوە تاقە پێوێشایانی ستایش و ڕێز بێت ئەوە مامۆستاکەی ئێوە شتێکی من بوو من هەرگیز قایل نیم ئەو بیرەوەریانی کە لە ئاهنی خەیاڵما کێشاونی لەکەداریان بکەم بەڵام تەنها لە پێناوی ئەودا من هەموو شتێکی خۆم دانا ئەمتوانی شوو بکەم مناڵم هەبێ بۆچی شوم کرد هەر لە پێناوی ئەوە بۆچی تەڵاقم وەرگرت هەر لە پێناوی ئەوە بۆچی ئێستاش بێ کەس و بێ هاوڕێم هەر لە پێناوی ئەوە ئاغای چاودێر ئەزانن ئەمە یەکەم جارە سەرگوزەشتەی شومی خۆم بۆ کەسێک گەڕمەوە ئەی ئەزانن چیەگەیەنێک کە ئەم هەموو بەدبختیە لە دڵی کەسێکدا پەنگ بخواتەوە و دەرویەکی نەبێت من ئەم شەو کە بۆ یەکەم جار و دواجارە مەوێ شتێ بڵێم تەنها بەمبەستی ئەوەیە کە خۆم و ئەوتان پێ بناسێنم لەبەر ئەوەی حوسەڵەتان هەبێ تا من نەناسن ئەو ناناسن ئەی من پێم نەوتن تا من نەناسن ئەو ناناسن پێم نەوتن ڕەنگە هەر منیش سەبەبکاری مەرجی بم ڕەنگە من هەر خەڵەتا بم ڕەنگە نیانویست بێت بیکوژن ڕەنگە هەر بە تەنها دووریان خست بێتەوە یان ئەگەر منی لەگەڵدا بوومایە ڕەنگە ئێستا زیندوو بوایە و ڕەنگە و ڕەنگە و هەزار ڕەنگە ڕاستێکی ئەوەیە کامەوێ شتێ بە ئێوە بڵێم شتێک کە خۆم باش دەزانم چیە و تێی دەگەم بەڵام ئەو توانایم نییە بە شێوێک بیخەمە ڕوو کە شایستەی تێگەیشتن بێت من هیچ وەختێ لە ژیانما نەمزانیوە چیم ئەوێت هەمیشە دوو هێزی دژ بە یەک منیان لەم تەرەفەوە بۆ و تەرەف ڕاکێشا و نەمتوانیەوە دڵ و گیانی خۆم کەمە قوربانی تەرەفێکیان و دەست لە تەرەفەکەی تر هەڵگرم بەدبەختیەکەی منیش لەمەیە هەمیشە دوو دڵ بووم هەمیشە پێکم ڕۆونشێ و پێەکەی دیکەم ڕۆ بەرزایی ڕۆشتوم و دەرەنجام بوونی من مۆلق بووە ئێستاش کامەوێ ئەو ڕۆژە بیرەوەری ئەو ڕۆژە وەختێ لە کارگەی ئەو لە شەقامی لالەزار هاتمە دەرەوە بهێن مۆیادم ئێستاش دوو دڵم کە ئایا ئەوەی ئەمڕۆ بیری لە یەکەمەوە دێتەوە خەیاڵم ئەو ڕۆژەش ئەمزانیان نە ڕۆژانی دوایی هەمیشە بیرم لەوە کردەوە کە ئەگەرەو ڕۆژە ئەو تۆزێک هەر ئەوەندەی مرۆڤێکی ساکار لەگەڵ مامیهرەبان بواە دەڵێم ڕەنگە تکاکەم سەرنج بدەن ڕەنگە ڕوتێکی ترم لە ژیاندا بکردایەتە بەر تەماشاکەن منوتم هیچ شتێک لەم ژیانەدا شک نابم بەڵام خەڵکی وازانن کەسێک نییە لەم دنیادا لە من بەختەوەرتر بێت ئافرەتێکی خاوەن سامان هەموو شتێکم هەیە هەمیشە لە سەفرم زۆربەی تەمەنم لە سەیران و گەڕاندا بەسەر بردووە جاری وایە تەنها بۆ ڕێخستنی کاروباری دارایی خۆم بۆ ئێران دێمەوە پارەم هەیە پارە ئاخ پارە ئەو پارەیە منی بەدبخت کرد منی وەیلان و سەرگەردان کرد لە هیچ شوێنێک هەز بە ئارامی ناکەم باوک مدایکم ماون ئەوان لە کەربەلا نیشتە جێبوون و ماوەیەکە تەنانن نامە بۆ ئەوان نیش نانووسم دایکم بۆم دەنووسێت تا بڕۆم بۆ لای ئەوان ویتر تۆبە بکەم ئاخ ئاخ ئەو کۆترە پیرە چەند بەختەوەرە بەڵام من لە هیچ جەیەک هەز بە ئارامی ناکەم لانەیەک شک نابم دڵم تێی داوەقرە بگرێت هەرچی خۆشی ژیانە لای من بووە بە عذاب بریا و کودایکم جێل داهاتمە ئەم دنیاە و جێلانش لە کەربەلا نیشتەجێ بوو بریا گەدایەک بوومایە و بەڵامێکی خۆشی بویستمایە ئەو دەمە گیانی خۆم دەکردە قوربانی ئەو. بۆچی وەها تەماشامەکەن بەڵێ من تەنها جارێ لەشی خۆم قوربانی مامۆستا کرد حەقتانە شتێکی پێکەنیناوییە جاری وا هەیە خۆشم پێکەنینم پێ یەت هەست بە ماناکەم بەڵام تەنانەت باوەڕم بە هەست و بیری خۆشم نییە دەترسم هەست و سۆزم تەنانەت سەبارەت بە خۆشم درۆ بێت چی ئافرەتی ئەم شارە هەیە ئێرەی بە حاڵیم نەبن پیاوە لە نێو دەستەکان داوک و مۆم و هان دەتوانم بە دوو قسەی شیرین لە خشتیان بەرم چیم بوێ لەگەڵ یانابیکەم وەکو مێش بە دەورما باڵە فڕەیەکەن بەڵام ئێوە وازان بەختەوەری ئەمەیە من کەسێک شک نابم دەردی دڵی خۆمی لا بکەم من بە کەس بێگانە نیم هەموو شێت و شەیدای جوانەکە من تەنانەت ئێستاش دڵی خۆیانم دەدەنێ وەلێ من هاوڕێیەک چییە شک نابم ئاخ لە دەست ئافرەت هەموو بەدەمەوە پێکەنن بەڵام لە ناخی دڵەوە ڕقیان لێمەوە هەمویان وا دەزان من دەتوانم بە زەردەخەنەیەک هاوڕێ و دەستگیران و مێرد و دۆستەکانیان لە ئامێز بڕفێنم لە کاتێکە کە ئەمەوان نییە ئاغای چاودێر ئەمەوان نییە ئێستاش تێگەن من لەو ژیاندا چەند ئازارە چێژم هەر بەو بەڵگەی کە ئەم وێنەی ئێستاش ئێوەی بۆ ئێرە هێناوە من لی بێزارم چونکە ئەوی شەروا منی ناسی بوو نازانم من هەر لق و پۆپ لە قسەکانمەکەمەوە ناتوانم بە شێوەیەکی زنجیر ئاسا شتەکانتان بۆ بگێڕمەوە ئێوە دەبێت کەمێک حوسڵەتان لەگەڵ منا هەبێ بهێڵن کەمێک داخی دڵمتان بۆ هەڵڕێژم پێکێک کۆنیاکی بۆ خۆی تێکرد ئەمە پێکی دووەمی بوو پێکێکی بۆ منیش تێکرد و قومێکی لە پێکەکەیدا و لەسەر مێزەکە دەینا پاشان کەمێک بیری کردەوە و ویستم چی بڵێم نازانم ویستان چی بڵم بەڵام حەزەکەم بەم جۆرە ئێستاتان درێژە بە قسەکانتان بن بەم جۆرە باشتر شێوەتان لە بەرچاوما بەرجەستا بێ دەتانویست باسی ئەو بکەن چه هەستێک دایگرتن وەختێ لە کارگەگەی ئەو هاتنە دەرەوە بەڵێ بەڵێ ڕاستەکەن باوەڕ بکەن کە من دواتر بە تایبەتیش کاتێ تارانم جهێشت بەلایەنی کەمەوە هزار جار بیرم لەو چەند دەقیقەیە کردوێتەوە کە لە لالەزارەوە بۆ ماڵەوە گەڕاومەتەوە ئاخر تەماشا کەن من ئەوم نەدەناسی من شارەزای ئاکار و تەبیعەتی ئەو نەبووم تەنها ئەوەندە تێگەیشتم کە کارەکانی منی بەلاوە پەسەند نەبوو ئەو هیچ کاتێک بە شان و باڵی کاری کەسێکانە هاتووە بگرە تەنانەت بە کارەکانی خۆشی سارد و دڕەقانە حکمی دەدا ئەو ئەسڵەن ڕانەهات بوو خۆشەویستی خۆی بەرامبەر کارێک کە زۆر بەلایەوە پەسەندیش بوو بێ پیشان بدات من ئەمەم نازانی ئەو ڕفتاری کە لەگەڵما کردی من بە جۆرێکی دی لێکم مایەوە یادم نییە بەڵام وابزانم ئەو دەمە بە خۆم وت دیارە هیچی لەبارە نییە دەمویست ئەوە بڵێم ڕفتاری ئەو تەواو کاری کردە سەر ژیانم لە ڕێی گەڕانەوەم دابەرەو ماڵەوە بیرمە کردەوە مرۆڤ جاری وا هەیە نزانانە هەڵوەدای شتێکە بێت وەختی ئەو شتی دەستگیر ناوێ وا هەست دەکات تەنانەت خۆشیون کردووە کاتێک گیشتمە ماڵەوە سیرم کرد لاوێکەوە ڕۆژانە بوو و بە مووی لوتم لە ژووری میوانەکەمان دانیشتووە لاوێکی قۆز بوو باڵای مام ناوەندی بوو تازە بوو بوو بە دکتۆر سەبیلێکی دەکرد بە دەمەوە و تا گەورەتر سەبیلێکی دەکرد بە دەمەوە تا گەورەتر بێتە پێشاو بە ئۆتۆمبیل دوام دەکەوت و جاری وا هەبوو کەیفیشم پێی دەهات بەڵام چاو باشقاڵێکی وای لێکردم لی بێزار بم ئەگەر ئەو ڕۆژە بەو جۆرە ڕفتاری لەگەڵدا نەکردمایە لەوانە بوو ژیانم لەگەڵ ئەو لاوەدا بەسەر ببردایە ئیتر ئایا بەختەوەر دەبووم یان نە ئەوەیان نازانم بەڵام خۆ ئەژیام وەکو هەموو خەڵکی سەرنج دەدەن دەمەوێت چی بڵێم ئەو ڕەفتاری کە لە کارگەی نیگارکێشانەکەیدا بەرامبەرم نواندی کارێکی تەواوی کردە سەر ژیانم باسی چیمە کرد ئەو لاوە لە ژوورەکەی دانیشتبوو وەختێ چوومە ژوورەوە بە زمانێک کە زۆر قرس هاتە گوێم پرسی ئەوە بۆ وا منێ دواخست ئەی قەرار نەبوو ئەم شەو بچین بۆ فڵانە شوێن وەها بە تووڕەییەوە وەڵامم دایەوە کە نەگبەتە یەکسەر ڕۆشت و ئیتر هەرگیز و هەرگیز نەمبینیەوە لە کاتێکا ڕاستی ئەگرت بڕیارمان دابوو پێکەوە بچین بۆ ئاهەنگێک کە بە بۆنەی ڕۆژ لێدایکبوونی یەکێک لە هاوڕێکانمانەوە ساز کرابوو دایکم لە ڕێی فزە سوڵتانەوە ئەو ڕەفتاری منی لەگەڵ ئەو لاوەدا پێگەیشتەوە و تا چەند ڕۆژێک قڕەقڕی بوو لەگەڵما لەگەڵ یەکێکی غەریبە ئاوا ڕەفتارکرێ دەکرێ هەر لە خۆتەوە دڵی خەڵکی لە خۆ بڕەنجێنی لە قەلە بەختی خۆ بیت دوایی بیستبوومەوە کوڕەکە بە یەکێکی وتبوو پیاو نازانێت چۆن لەگەڵ ئەم کچیان ڕفتار بکە جاری وایە حەزەکەی بە کێردێک وردجی هەڵدڕی مانگێک بەسەر خۆمازاڵ بووم توانیم ئەو دیداری لە بیری خۆم بەرمەوە بەڵام وکوتم هەستمە کە شتێکم لێون بووە جاران هەموو ئیشێکی من کڕینی بۆیە و فڵچە و کاغەز و قەڵەم و سێپایە بوو ئەوەی کە دەگمەن و گرانبەها بوو دەمناات لە ئەڵمانیا و فەرەنسا و ئیتالیاوە بۆم بێت، بەڵام لەم مانگەیا خەریک بوو نیگارکێشانم بیرە چوویەوە. شەوێکیان بەر لە شێو باوکم لی پرسییم ئێستا ناتوێ بچی بۆ لای مامۆساماکانی نیگارکێش باوکم هەمیشە بەر لە شێو چەند پێکێک عراقی ئەخواردەوە وەختێ پێکی دووەمی هەڵدەدا سەری گەرم دەبوو ئەو ساتانش باشترین سات بوون کەویتە قسەکردن لەگەڵیا لە دوای پێکی چوارەمەوە ئیدی مەز دەبووتم ئاغاجان چووم ئێ ئەی چی بوو ئاغاجان ئەو خۆی هیچ نازانێت ئەوە تۆ چیڵی کچم ئاغای سارم المەمالیک زۆر وەسفی کارەکانیە کرد ئەو کابراایەکی پسپۆڕە ئەی ئەو کارە جوانانێت نەدیوە کە لە ماڵەوە هەڵیواسیون ئاغاجان تۆ لە من بپرسە سەری لە هیچ دەرناچێت ئاسڵەن هەر سەیری کارەکانی منیشی نەکرد لیان تێناگا تەنانە لە کارگەگەشە کاری جوانی خۆیم نەبینی کابراایەکی چەند بە فیس و لە خۆباییە باوکم ئیتر قسەی نەکرد لەسەر خواردنەوە زۆر حەزی لە قسەکردن ناگرت پەڕەی ڕۆژنامەیەک کە لە دەستی من یا دایکمدا دەبوو لێی دەسەندین و خۆی پێوە خەریک دەکرد بەڵام نەمهێشت ئاغاجان دایکم سەری بەس کردەوە و سێریی کردم ئەو باش دەیزانی وەختێ بەم زمانە قسە لەگەڵ باوکماکەم دیارە ئیشەکم پێەتی ئەوەشی دەزانی کە باوکم هیچ داوایەکمی ڕەت ناکردەوە بە تایبەتی کاتێ مەرایم بۆ کرد باوکمتی چی؟ بابە دەمەوێ بنێری بۆ فەرهەنگ تا لەوێ بخوێنم لێرە کەس نییە لای بخوێنم باوکم لە ژێر چاویلکەکەیەوە چاوە بچووکەکانی هێندەی تر بچوو کردەوە تەماشایەکی کردم بەڵام هیچی نەوت دایکم لەو سەری قەنەفەکە دانیشت بوو نێرگەلەیە کێشاوتی باشە باشە زۆر باشە ئەمەیان لە کێوە فێر بوویت فەرەنگ دادی کێ ەیە دەردی خۆت ئەڵێیت ئەوەی لە فەرهەنگ گەڕاوەتەوە چ نمونەیەکە تا تۆش بچیت کچ و چوون بۆ فەرهەنگیان نەوتووە باوکم سەری لەسەر ڕۆژنامەکە بەرزکردەوە وتی ئەگەر کوڕ بوایە قەیدی ناکرد ئاخر ئاغا تۆ بۆچی هەر شتێک گەڵێک سەر بە قسەیەکەی کێ کچی خۆی بە تاقی تەنیا بۆ فەرهەنگ ناردووە بۆچی بە تاقی تەنیا ئەی سەرهەنگەکەی لەمەڕ خۆمان سەرپەرشتیاری قوتابیە سەربازیەکان نیە لە پاریس پرسیم کام سەرنگ باوکم وتی سەرنگ ئارام دایکم وتی کوڕەکەی خانم خاوەر ئامۆزای ئاغاگیانە پرسیم نەم بینیوە بۆ نا بەڵام چوار پێ ساڵ دەبێت لەوەیە لەوانە یادێ نەبێت باوکمی تر قسەی نەکرد چاویلکەکەی داکەند و چاوێکی لێداگرت موتی بیرێکی لەکەینەوە ئیدی دەستبەرداری نەبووم هەر ئەوەندە دایکم لەوێ نەدەبوو دەچوومە بنگڵیژەی باوکمەوە تا ئاخرەکەی بۆ فەرهەنگ چوو چیتان بۆ باس بکەم نازانم پێویست دەکا ئەمانەتان بۆ بگێڕمەوە یان نا بەڵام وەکو وتم بۆ خۆم باشترە حەزەکەم هەموو شتێکتان بۆ بگێڕمەوە بیگەڕنەوە هەموو ئەمانە بۆ من سوود بەخشن من سەرەتا کە هۆگریم تابلۆێ بووم بۆ ئەو بوو دەبیست بزانم مامۆستا لە دوای ساڵانی تەمەنیدا چە ئازارێکی چەشتووە بەڵام ئێستا هۆگری ژیانی تۆش بووم و دەبینم تان و پوی ژیانی ئێوە لەگەڵ ئەودا لێک ئاڵاون یەکێک تا ئێوە نەناسێ مامۆستاش ناناسێت کێشەکە لێرەیایە بە هەڵەداچوونێک هەیە کە جاری وا هەیە خۆشم دووچاری ئەبم کەس منی نەناسیوە خۆشم خۆمم نەناسیوە مامۆستاکە ئێوەش بە هەڵەیا چووە ببەخشن خانم بەڵام هەموو ئەو کەسانی کە لە ژیاندا پابند نین بە بیر و باوەڕێکەوە هەر ڕۆژە و لەسەر پەتێک یاریەکەن هەمویان ئاوا بیرەکەنەوە ئاغای چاودێر تکاتان لەکەم وەکو قوتابیەکی قوتابخانە ئامۆژگاری مەکەن من بەر لە ئێوە زۆر کەسی ترم جۆرە قسانی بەڕووی منایەوە بەڵام هۆیەک نییە واتان لێ بکاوەندە ئاڵۆز بن گاڵتەم پێ مەکەن دەبینن کەوا نییە بەدبەختێکی منیش لێرێ ئەو ڕستەی بە ئاوازێکی هێندە خەم ئاوێزەوە وت کە من پەشیمان بوومەوە لەو پلاری تێم گرت. خۆشەویستان بەشی دەیەمی ڕۆمانەکەتان پێشکەشکرا تا ئێوارەیەکی تر و بەیەگەیشتنەوەیەکی نوێ هەر شار بن خواتان لەگەڵ.